وهو العزیز الحکیم هیچ فروستادەیەکمان نەناردووە بۆ ڕەهبەری بە زومانی قەومەکەی خۆی نەبێ بۆ ئەوەی ئەحکامی خودایان بۆ بەیان بکات و تێی بگەن جا پاش ئەو بەیانە خودا ئەوەی بیەوێ گومڕاهی ئەکات و ئەوەیشی بیەوێ ئەیخاتە سەر ڕێگای ڕاست خودا خاوەن دەسەڵاتە و کارەکانی پڕ حیکمەتن. ئایا دەنگ و باسی ئەوانەتان پێ نەگەیشتووە کە پێش ئێوە بوون لە قەومی نوح و عاد و سەموود و ئەوانەیش لە پاش ئەوان بوون کە خودا نەبێ کەس پێیان نازانێ؟ پێغەمبەرەکانیان بە موعجیزەوە هاتن بۆ لایان و ئەوان دەستیان ئەبر بۆ دەمیان و لە داخی قسەی پێغەمبەرەکان پەنجەی خۆیان ئەگەست و بە پێغەمبەرەکانیان ئەوت ئێمە باوەڕمان نییە بەوەی لەگەڵتان نێرراوە ئێمە گومانێکی وامان هەیە ئەمانخاتە دوودڵیەوە لەو شتەی بانگمان ئەکەن بۆی کە ئیمان هێنانە. ئێمە لە ڕاستیدا هەر ئادەمیزادێکی وەکو ئێوەین بەڵام خودای گەورە چاکە لەگەڵ کەسێ ئەکا کە خواستی لێ بێ لە بەندەکانی خۆی و پایەی پێغەمبەرایەتی ئەداتێ بۆ ئێمە ڕەوا نیە و ناتوانین بە ئیزنی خودا نەبێ موعجیزەیەک یا ئایەتێکی دیاری بهێنین بۆ ئێوە ذلک هو الضلال البعید ئەوانەی ئیمانیان بە پەروەردگاری خۆیان نیە کردەوەیان وەک خۆڵەمێشێکە بایەک گورج هەمووی بەرێ و تەفروتونای بکات لە ڕۆژێکدا کە بایەکی تیژی بەهێزی تێدا هەڵکردبێ ئەوانە لە ڕۆژی قیامەتدا هەرگیز هیچیان لەوەی لە دونیا کردویانە دەستگیر نابێ ئا ئەمەیە گومڕاهی قوڵی لە حەق دوور لە ڕۆژی قیامەتدا هەموو لە قەبر دەرەچن و لای خودا حازرە بن بۆ حیساب. جا داماوەکان بە خاوەن فیزەکان ئەڵێن، ئێمە کە لە دونیادا باوەڕمان بە پێغەمبەران نەئەکرد، دوای ئێوە کەوتبووین، ئایا ئێوە ئێستە بەشێ لەو سزای خودایەمان لێ لا ئەدەن؟ ئەوانیش ئەڵێن، ئەگەر خودا هیدایەتی ئێمەی بدایە، ئێمەیش هیدایەتی ئێوەمان ئەدا، ئێستە یەکسانە بۆ ئێمە دڵگران بین یا خۆمان بگرین و سەبر بکەین، من هیچ زۆرێکم نەبوو بەسەرتانەوە تەنها ئەوەندە بوو بانگم کردن بۆ ڕێگای چەوت و بەگۆتان کردم ئێستە سەرزەنشتی من مەکەن سەرزەنشتی خۆتان بکەن کە بەگۆتان کردم نە من ئەتوانم ئێوە لە سزا ڕزگار بکەم و نە ئێوەیش ئەتوانن من ڕزگار بکەن من ئیمانم بەوە نیە کە لەمەو پێش ئێوە منتان کردە هاوبەشی خودا بەڕاستی ستەمکاران سزای سەختیان هەیە. لە باوەڕی خۆیان پەشیمان ببنەوە و لە ڕۆژی قیامەتیشا ناهێڵێ لە کاتی وەڵامدانەوەدا زمانیان تەتەڵە بکا و وەڵامیان پێ نەدرێتەوە ستەمکارانیش کە ستەمیان لە خۆیان کردووە خوا گومڕایان ئەکات چونکە بیریان نەئەکردەوە تا ڕێی ڕاست بدۆزنەوە و هەر لەسەر چاولێکەری باوباپیرانیان ئەڕۆشتن قل تمتعوا فإن مصيركم إلى النار ئەو کافرانە چەند هاوبەشێکیان بۆ خودا داناوە کە ئادەمیزادیان پێ گومڕا بکەن تۆ پێیان بڵێ ئەمڕۆ لەم دنیایەدا ڕابوێرن و لەزەت وەربگرن بەڕاستی پاش ئەم دنیایە دواڕۆژ و ماواتان ئاگری دۆزەخە خودا ئەو خودایە ئاسمانەکان و ئەرزی دروست کردووە و لە ئاسمانەوە ئاوی ناردۆتە خوارەوە و بەو ئاوە گەلێ بەر و میوەی دەرکردووە و کردوونی بە ڕزق و ڕۆزی بۆ ئێوە هەروەها کەشتی بۆ ملکەچ و دەستەمۆ کردوون بۆ ئەوەی هاتوچۆ بکا لە دەریادا بە فەرمانی خودا. ڕووبارەکانیشی بۆ ڕام کردوون تا سوودیان لێ وەربگرن. خودایە، من هەندێ لە نەوەکانم لە شیوێکی بێ کشتوکاڵا نیشتەجێ کردوە لە نزیکی ماڵە پیرۆزەکەی تۆوە کە حەرامە دەستی بۆ ببرێ یا بە سوکی تەماشای بکرێ یا دوژمن دەستدرێژی لێ بکات. خودایە، بۆیە لێرە دامناون نوێژت بۆ بکەن. دەی سا دڵی هەندێ بنیادەم وەها لێ بکە مەیل بکەن بۆ لایان و لە بەر و میوەی جیهان ڕزقیان بدەرێ. هیوام وایە ئەوانیش سوپاسی نیعمەتی تۆ بکەن. وَأَفْئِدَتُهُمْ هَوَاء. بە پەلە ئەڕۆن بەدوای ئەو فریشتەدا کە مەئموورە لەسەریان و سەریان بەرز کردۆتەوە و چاویان وەرناگەڕێ بۆ لایان و ئەبڵەق بووە و دڵیشیان هۆش و فامی تێدا نییە. خەڵک بترسێنە لەو ڕۆژەی کە سزای خودا دێت ئەوانەی ستەمیان لە خۆیان کردووە لەو ڕۆژەدا ئەڵێن خودایە بۆ ماوەیەکی کەم دوامان بخە بەڵکو تەوبە بکەین و بکەوینە دوای بانگەوازەکەت و پەیڕەوی پێغەمبەران بکەین ئەی ئەوە نەبوو ئێوە پێش ئێستا واتە لە دونیادا سوێنتانە خوارد کە هەرگیز لەناوچوونتان بۆ نییە؟ تَحْشُرُهُمْ لِتَزُولَ مِنْهُ الْجِبَالُ. بەڕاستی کافرەکان مەکری زۆریان کرد و ئەو مەکرانەیان لای خودا ئاشکرا بوون و خودا ڕۆژی خۆی تۆڵەیان لێ ئەستێنێ ئەگەرچی مەکرەکەیان ئەوەندە بەهێز بوو لەوانە بوو شاخ لە شوێنی خۆیدا تەخت بکا. ذکر اولو الالباب. ئەمەی لەم سورەتەدا نازڵ بوو ئاگەداریەک بوو بۆ خەڵک و بۆ ئەوە هاتووە حاڵی ببن و پێی بترسێنرێن و بزانن خودای جیهان یەک خودای تاک و تەنیایە هەروەها بۆ ئەوەیە خاوەن هۆشان بیر بکەنەوە. ئەبو ئومامە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، بە گوێی خۆم گوێم لێ بوو کە پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرمووی، قورئان بخوێنن، چونکە لە ڕۆژی قیامەت دا قورئان ئامادە دەبێت، لەسەر شێوەیەکی وەها خەڵکی مەحشەر بە چاوی خۆیان دەیبینن. دەبێ بە تکاکار بۆ هاوڕێکانی خۆی. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری. خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع. مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.